من ڕێبوارم ئەتۆش ڕێگای، من تینووم و ئەتۆش دەریای، من پێشمەرگە و ئەتۆش لوولەی چەکی بڕوای. دەرمانێکی یەکاویەکم، نەخۆشە گێژ و هێڕەکان پشتیان لێمە. چرایێکم، ڕەشەبای شووم، کۆڵی لە تروسکەی جێمە. بولبولێکم قالۆچە و سیسر کەوتە پۆ ڕقیان لە شەونخ و نیم و لە بۆن و بەرامەی ڕێمە بێدارێکی ڕاپەڕیوم لە ناونوێنی ڕەشی شەودا و تاریکستان بەرد دێنێتە سەر ڕێگام و قینی لە هەنگاوی پێما چریکەی گەرووی خنچێنراوی هیوا و دکتۆر خالیس و منەوەرم بوومە تەکەنەکی بناغەی شۆڕشی نوێ، گرمەی تەکبیری زوڵاڵی کپکراوی ئاری و جیهاد و نەوزادم هەرچەندە باوەشی عەمود بمگرێت و تەڕۆ چاوم ببەستێت و گوریس لە باسکم بئاڵێت، تەک بیرێکە و بە ڕگی تفەنگ دەنووسێنم زراوی مردن دەتۆقێنم بۆ ساڵ ڕەش و سەر بە هەشی دائیرەی شەعبی عەنکاوە پێنج پێنج بەرەو مێزی باوەڕ دڵیان لە خەو هەڵدەستێنم هیچ جووتیارێکتان بینیوە عاشقی قەدی جاکەڵە بێ و گوڵەگەنم بفەوتێنێ؟ هیچ ڕێبواری واتان دیوە؟ جەنگی تاریکی خۆش بوێ و ڕووناکی ڕۆژ ببوغزێنێ؟ هیچ شوانی ئەوینتان دیوە عاشقی سەگی گورگەمێش بێ و خۆی لە مێگەل نەگەیەنێ؟ هیچ پێشمەرگەتان بیستووە چەکی دەستی ئیستیعمار بێ و ئاوایی خۆی بڕوخێنێ؟ من ڕێبوارێکی غەریبە و دەستی دڵم تووت کردووە، لە دامێنی شەقاوی تۆ لە ناو سەد داو بەس کەمەندی بەتاوی تۆ لە ناو حەفتا و سێ دروشم و لافتە و ناو بەس پەڕاوی پاراوی تۆ من ڕێبوارێکی ماندووی ماندوو نەبوومە و مەلی خۆشەویستی ڕۆحیت لە قەفەزی دەروونمدا هەڵنیشتووە و جێی یەکجاری خۆش کردووە جار جار بە دەنووکی وشکی یەخەی دڵم دەجوڵێنێ هەر کە نوستن لە پشتەوە دوو چاوی گرت ئەمیش بە خەبەری دێنێ ئەوینی تۆم وەک ئەویندار وەکو گەردنی کاک نەجم و باسی تەنافی ستەمکار وەکو نەزەری ئاڕبیجی و چاوی سەنگەر وەک برینی دەور چۆڵی شەریفی چاڵی چاڵەوان وەکو سابیر بەیدەقی کاکۆڵخەناوی بیمارستانی کرماشان خۆشەویستی وەکو برین و هەتوان و دەرونی بەندە و قورئان و بەربانگ و دڵی ڕۆژوەوان خۆشم دەوێی لێت جودا نیم من مۆم و ئەتۆش دەزولە تۆ فانۆس منیش پەپولە خۆشم دەوێی خۆشەویستیت گێچەڵێکە و لە دنیادا یەخەم دەگرێت خۆشم دەوێی خۆشەویستیت دڵنیامە چەقۆیەکە و لەسەر ڕێگا سەرم دەوڕێت خۆشم دەوێی خۆشەویستیت وەکو هەر حەوت تەڵۆیەکەی قەڵاتووکان خاتر جەمم بەرەو مەرگ باڵان دەگرێت. خۆشەویستیت با زۆر تۆڕی دانراوی زاقی بگرێت، با زۆر ئەڕقەمی دوو پشکە لەسەر ڕێگا پەنجەی یەکپەرستی ببڕێت، با زۆر نەمرود و سەددامی عەرەب و کورد نەواری تەمەنی بسڕێت، دۆڵێک، گردێک، هەر دەڕەخسێت وەکوو هەر چوار کۆترەکەی، وەکوو هەر چوار کۆترە مل بە خوێنەکەی گردی ڕمکان. لە باوەشی گەرمی بگرێت گردی سەیوانێ کەر دەبێت وەکوو هەر چوار خوشکە لەچک پەمەییەکان وەکوو چوار تۆقەی گوڵ بەدەم لە چیمەنی قژیان بگرێت من لە پێش خۆم هۆنراوەکانم بۆ ناردی و چاک دەزانم یەک بەیەکی وشەکانی لەت دەکرێت و لە تەوێڵی محەک دەدرێت ئەوسا یا پێ خەوی گڕە یاخود بە شەهیدی دەمرێت وصلی اللە علی محمد وعلی